فەیلەسوفی مەزنی چینی کۆنفۆشیۆس بە دامەزرێنەری ئەو ڕژێمە هۆزاکییانە دادەنرێ کە بیرکردنەوەی سەرانسەری گەلانی چینی هەژاندبوو. فەلسەفەکەی دامەزراوە لەسەر خوڕەوشتی مەردایەتی و لەسەر ئەو چەمکەی کە دەبێ میری بەوپەڕی ڕێکوپێکییەوە لە خزمەتگوزاریی گەلدا بێت. ئا بەم شێوە و ڕێبازە دەسەڵاتی کێشا بووە سەر ناخی ژیان و ڕۆشەنبیرانی چینەوە بە درێژایی دوو هەزار ساڵێک. تەنانەت ئەو ماوەیە کاریگەری گەورەیشی کردبووە سەر بەشێکی فراوان لە دانیشتوانی جیهان. کۆنفۆشیۆس نزیکەی 551 پێش زەینی لە میرنشینێکی بچووکدا کە پێی دەوترا لۆ لەدایک بووە کە ئێستا هەرێمێکی سەر بە شانتانگایە لە باکووری چیندا. بە منداڵی باوکی مرد و ئیتر دایکی بە کولەمەرگی ژیانویەتی کە گەیشتوە تا تەمەنی لاویەتی بۆ تا فەرمانبەرێکی بچووک لە دەوڵەتدا بەڵام پاش ماوەیەک وازی لە فەرمانبەریش هێناوە و کەوتوە تا بڵاوکردنەوەی ئامۆژگاریەکانی بۆ ماوەی شانزە ساڵ لەو ماوەیەدا زۆر لە شاگردان و یارانی لێکۆبووتەوە لە تەمەنی پەنجا ساڵیدا دەوڵەت زۆر ڕێزی لێگرت لە پاداشتی ئەو خزمەتەیدا خرایە پلەو ئاستێکی بەرز لەلایەن دەوڵەتی لۆوە، بەڵام چوار ساڵ زیاتری نەخایاند کە ناحەزانی کۆشک کەوتنە گزیری و پیلانگێڕان لێی تا بوونە هۆی دەرکردنی و دوورخستنەوەی لە دەوڵەت. لە نزیکەی سیانزە ساڵی دواییدا وەک مامۆستایەک گەڕۆکانە دەیبردە سەر، بەڵام لە پێنج ساڵی دوا ژیانیدا گەڕایەوە وڵاتەکەی و لە ساڵی چوار سەد و حەفتا و نۆ ی پێش زایینیدا مرد. کۆنفۆشیۆس لە ڕواڵەتدا بە دانەرێکی ئایینی دادەنرێ، بەڵام بەم پەسن و لێوردبوونەوەیە لەوە دەکا کە دوور بێ لەوەی کە بە ڕێبازگەیەکی ئایینی دابنرێ، چونکە نە بە کەم و نە بە زۆر ئەوەندە ناوی خواوەند نابات نەیشی ویستووە لەو ژیانی دوا مەرگیدا دوا جیهانی بدوێت و تەنانەت دووریش بووە لە هەموو تێڕامانێکی میتافیزیکەوە لەبەر ئەوە زیاتر وەک فەیلەسوفێکی جیهانی دەناسرێ کە بایەخی دابێ بە خووڕەوشتی مەردم و سیاسەت و خۆش ڕەفتاری. دوو زانست نەریت و گرینگن لای کۆنفۆشیۆس ئەویش جن و لیە. جا ژیانی مەردم وی نموونەیی پەیوەست و سەر و مڕی ئەم دوانەیە. جن ناسراوە بێ میهرەبان و خۆشەویستی واتا خەم خواری میهرەبانی لە نێو برایانی مەردمدا بەڵام لی ناسراوە بە نەریت و ڕەوشت و ئەتەکێت و شۆخ و شەنگی و ناوبانگی. لە ئامۆژگارییەکانیدا زۆر بایەخی داوە بە ژیانی خێزانداری و ڕێزگرتنی دایک و باوک هەروەها پەیڕەوی و سەرنەوایی ژن بۆ مێردەکەی گەل بووە فەرمانڕەوایانی لەگەڵ ئەمانەیشدا زۆر سەرنج پەرێزیش بووە لەو بڕوایەدا بوو کە چەرخی زێڕین زۆر دەمێکە ڕابردووە هانی دەسەڵاتداران و گەلی دەدا کە بگەڕێنەوە سەر هەڵسەنگاندنە دێرینەکان دەربارەی خۆڕەوشت کاتی خۆی لە سەردەمی پاشایەتی، بنەماڵەی هان، فەرمانبەرانی دەوڵەت هەڵدەبژێردران بە تاقیکردنەوە. جا بەشێکی زۆر لەو پرسیارانەی کە لەو کەسانە دەکران بریتی بوون لە ئامۆژگارییەکانی کۆنفۆشیۆس. بەڵام لەم دواییەدا پلە و ناوازی هاتە خوارەوە، چونکە چینی کۆمۆنیست شاڵاوێکی توندی کردە سەر کۆنفۆشیۆس و پەیڕەوانی لەوانەی شا هەر ستارەی گەشتی زیاتر بەرەو کزی بڕوا کە لە دەمێکیشدا بوو تەواو ڕەگی خۆی داکوتا بوو زۆر سەیریش نییە چاوەڕوان بکرێ پاش پەنجا ساڵ یان سەد ساڵی تر